بەڕاستی ئێمە نوحمان ڕەوانە کرد بۆ لای قەومەکەی فەرمانمان پێدا کە، قەومەکەت بێدار بکەرەوە پێش ئەوەی سزایەکی بەئێش یەخەیان پێ بگرێت. قال یا قوم ئینی لەکم نەذیر مبین. ئەویش وتی، ئەی قەوم و هۆز و گەلم، من بێگومان بێدارکەرەوەیەکی ئاشکرام بۆتان. ان اعبدوا اللە واتقوه وأطیعون. داواتان لێدەکەم کە هەر خودا بپەرستن و لە خەشم و قینی پەروەردگارا من بە شەو و بە ڕۆژ بانگی قەوم و گەلەکەمم کرد بۆ یەک خوداناسی و پارێزکاری. فلم یزدهم دعائی الا فرارا کەچی بانگەوازەکەی من هیچی زیاد نەکردن بەڕاستی من هەموو جارێک کە بانگم دەکردن تا لێیان خۆش ببیت پەنجەیان دەخستە گوێچکەیانەوە تا نەبیستن، جلەکانیان بەسەر خۆیاندا دەدا تا نەمبینن، زۆر گەرم بوون لەسەر بێباوەڕی و خۆیان بە زل دەزانی و لووتبەرز بوون. ثم إنی دعوتهم جهارا. پاشان من بە ئاشکرا بانگم کردن و بارانتان بەلێزمە و خڕم بۆ دەبارێنێت، ماڵ و سامان و نەوەتان پێ دەبەخشێت، هاوڕێ لەگەڵ باخ و باخاتدا، ڕوبار و چەم و جۆگەتان بۆ بەدی دەهێنێت. ما لکم لا ترجون للە وقارا. ئەوە چیتانە؟ ئێوە قەدری خودا نازانن، بۆ ڕێزی بۆ دانانێن و لێی ناترسن؟ وقد خلقکم اطوارا. پەروەردگارا لە خۆم و دایک و باوکم و ئەوانە خۆش ببە کە دێنە ماڵم بە ئیمان و باوەڕەوە، هەروەها لە ئیماندارانی پیاو و ئیماندارانی ئافرەتیش خۆش ببە، ستەمکارانیش تەنها تیاچوون نەبێت هیچی تر نەکەیتە بەشیان.